بانگەوازێک بۆ بەهەشت ئایا حەز دەکەیت بە دیداری خوای گەورە شاد بیت؟ پێغەمبەر سەڵات و سەلامی خوای لەسەر بێت فەرموویەتی چێ حەز دەکا بە دیداری خدای خۆی شاد بێت ئەوە خوش حەز بە دیداری ئەو دەکات.